بەناوی خودای بەخشندەی میهرەبان. چەند پیتێک لە سەرەتای هەندێ لە سورەتەکانی قورئاندا هاتوون ژمارەیان چواردە پیتە، نیوەی کۆی پیتەکانی زمانی عەرەبین بۆ سەلماندنی ئیعجاز و مەزنی و گرنگی قورئان کە لە توانای هیچ کەسدا نیە بەو پیتانە کتێبێکی ئاوا بێ وێنە دابنێت بە ڕادەیەک هەتا ئەگەر هەموو گرۆی ئادەمیزاد و جن کۆببنەوە بۆ ئەو مەبەستە بێگومان ناتوانن هەروەها چەندەها نهێنی تریشی تێدایە زاناکان لە هەندێکی دواون، هەندێکیشیان وتویانە، هەر خودا خۆی زانایە بە نهێنیی ئەو پیتانە. سوێند بەم پەیامە ڕوون و ئاشکرایە، مەبەست قورئانە. ئێمە ئەو کتێبەمان کردووە بە قورئانێک بە زمانی عەرەبی، بەڵکو ژیری و بیروهۆشتان بخەنە کار تا لێی تێبگەن و پەیڕەوی بکەن. ئەم قورئانە لە لەوح المحفوظدا کە سەرچاوەی قورئان و هەموو کتێبەکانی تری خودایە پارێزراوە کە زۆر بەرز و بەڕێزە لامان و پڕە لە دانایی باشە ئایا دەکرێت ئێمە وازتان لێ بهێنین و هۆشیارتان نەکەینەوە بەم قورئانە لەبەرەوەی ئێوە هۆزێکی زیادە ڕەو و لار و وێرن نەخێر شتی وا لە ئێمە ناوەشێتەوە ئێمە چەندەها پێغەمبەرمان ناردووە بۆ نەوەکانی ڕابردوو تا سەرگەردان نەبن، بێگومان هیچ پێغەمبەرێکیان بۆ نەهاتووە کە ئەوان گاڵتەیان پێ نەکردبێت، کەواتە دەبێ ئەم بێبڕوایانە چاوەڕێی چی بکەن لە کاتێکدا ئێمە دڕندەتر و بەهەڵمەتترمان لەوان لەناو بردووە، ئیتر بەسەرهات و ڕووداوی پێشینان بەسەر چووە و تێپەڕیوە، خۆ ئەگەر پرسیاریان لێ بکەیت کێ ئاسمانەکان و زەوی دروست کردووە، لە وەڵامدا بەدڵنیایی دەڵێن هەر زاتی باڵادەست و زانا دروستی کردوون. ئەو خودایەی کە زەوی کردووە بە لانکەی ژیانتان، ڕێگەوبانی تیادا بۆ ئاسان کردوون بۆ ئەوەی بگەنە مەبەست و ژیانتان ئاسان و ئاسوودە بکەن. هەروەها ئەو خودایە لە ئاسمانەکانەوە بە ئەندازەیەکی دیاریکراو بارانی باراندووە و دەفەرموێت، وڵاتی وشک و مردوومان پێ زیندوو کردۆتەوە، هەر بەو شێوەیەش ئێوەش لە گۆڕەکانتان دەهێنرێنە دەرەوە. هەر ئەو زاتە هەموو جووتەکانی لە جیهانی ئادەمیزاد و زیندەوەران و ڕوەک و بێگیانەکاندا دروست کردووە، هەروەها کەشتی و جۆرەکانی ئاژەڵی بۆ ڕام هێناون کە بۆ سواری سوودی لێ وەربگرن، بۆ ئەوەی لەسەر پشتیان جێگیر ببن، دواییش یادی ناز و نیعمەتی پەروەردگارتان بکەنەوە کاتێک کە سەقامگیر دەبن لەسەری. چونکە جۆرەها هۆکاری هاتوچۆی بۆ سازاندوون و بژڵێن ستایش و بەرزی و بێگەردی بۆ ئەو زاتەی کە ئەمەی بۆ ڕەخساندووین خۆ گەر ئەو بە میهرەبانی خۆی بۆی ڕام نەکردینایە ئێمە نەمان دەتوانی ڕامیان بهێنین ئێمە بێگومان هەر بۆ لای پەروەردگارمان دەگەڕێینەوە بەڕاستی زۆربەی خەڵکی قەدری خودا نازانن و بێ باوەڕێکی زۆر ئاشکران. ئایا ڕەوا و ڕاستە لەوەی کە دروستی دەکات کچان بۆ خۆی بڕیار بدات و بەخشینی کوڕانیش بە ڕەوا بزانێت بۆ ئێوە؟ ئەمانە هەمووی بیروباوەڕی نەفامەکان بوون خودای گەورە دەیەوێت هەر بە بۆچوونی خۆیان بیروباوەڕیان پووچەڵ بکاتەوە. کاتێکیش مژدە بدرێت بە یەکێکیان بەوەی کە بۆ خودای میهرەبان بە ڕەوای زانیوە مەبەست ئەوەیە کە کچیان بووە، ئەوە ڕوخساری ڕەش هەڵدەگەڕێت و لە دەرووندا پیش دەخواتەوە. ئایا کەسێک بە منداڵی خودا ڕەوا دەبینن کە لە باوی ئەواندا هەردەم پەروەردە دەکرێت لە ناو خشڵ و ئارایشکردنی خۆیدا و لە شەڕ و شۆڕ و جەنگیشدا دەرناکەوێت؟ ئەو خودانەناسانە فریشتەکان کە بەندەی خودای میهرەبانن بە کچی خودایان دەدایە قەڵەم، ئایا ئەوان ئامادەی دروستکردنیان بوون؟ لە ئایندەدا ئەم بوختانەیان لەسەر دەنووسرێت و پرسیاریشیان لێ دەکرێت. بۆ پینەکردنی هەڵوێستی ناڕەوایان دەیانوت، ئەگەر خودای میهرەبان بیویستایە، ئێمە ئەمانەمان نەدەپەرست و نەبێت لەسەر بنچینەی هیچ زانستی و زانیارییەک ئەو قسەیە بکەن. ئەمانە تەنها درۆ نەبێت هیچی تر ناڵێن. ئایا ئەم خودانەناسانە پێش ئەم قورئانە کتێبێکی ترمان بۆ ناردوون تا پابەندی بن و پەیڕەوی بکەن؟ ئەوانە هیچی وا نییە. بەڵکو هەر تەنها ئەوەیە کە دەیان وت بەڕاستی ئێمە باو باپیرانی خۆمان لەسەر ئاین و بەرنمەیەکی ئاوا دیوە بێگومان ئێمەش بە شوێن ڕێبازی ئەواندا هەنگاو هەڵدەگرین و ڕێنمویمان وەرگرتووە هەر بەو شێوەیە هیچ پێغەمبەرێکمان نەناردووە بۆ هیچ شارێک کە خۆشگوزەرانەکان نیان وتبێت ئێمە باو باپیرانی خۆمان بینیوە پابەندی بیر و باوەڕێک بوون بێگومان ئێمەش چاو لەوان دەکەین و پەیڕەوی ئەوان دەکەین پێغەمبەرەکەش وتویەتی باشە ئەگەر لە ڕێگە و ڕێباز و بەرنامەی باو باپیرانتان چاکتریشم بۆ هێنان هەر شوێنیان دەکەون؟ لە وەڵامدا وتیان، بەڕاستی ئێمە بەو بەرنامە و پەیامەی کە بە ئێوەدا ڕەوانە کراوە بڕوا ناکەین. جا ئێمەش تۆڵەمان لێ سەندن. سەرنج بدە و ببینە سەرەنجامی ئەوانەی بڕوایان بە پەیامی پێغەمبەران نەکرد چۆن بوو. ئەو کاتە بهێنەوە یاد کە ئیبراهیم بە باوکی و هۆزەکەی خۆی وت بەڕاستی من دوورە پەرێزم لەو شتانەی کە ئێوە دەیپەرستن جگەل لەو زاتەی کە دروستی کردووم هەر ئەویش ڕێنموویم دەکات و دەمخاتە سەر ڕێگەی ڕاست و دروست ئەو سایترە و بەرنامەی یەک خوددا ناسیەی هێشتەوە بۆ هۆز و گەلانی دوای خۆی بۆ ئەوەی ئەوانیش بگەڕێنەوە بۆ سەر ئەو بیر و باوەڕە ڕاستە خوددا دەفەرموێت جا من ئەوانە و باو باپیرانیانم لە خۆشگوزەرانیدا هێشتەوە تا ئەو کاتەی قورئان و پێغەمبەرێکی ئاشکرایان بۆ هات تا پەیامی خودایان بۆ ڕوون بکاتەوە کاتێکیش کە حەق و ڕاستیان پێگەیشت وتیان ئەمە سیحر و جادووە و بێگومان ئێمە بێباوەڕین پێی هەروەها بیانویان گرت و وتیان ئەوە بۆ ئەم قورئانە دانەبەزێنرا بۆ سەر پیاوێکی گەورە لە پیاوە گەورەکانی دوو شارەکە مەبەستیان مەککە و تائیف بووە. ئایا ئەوانە ڕەحمەتی پەروەردگاری تۆ دابەش دەکەن، کەسانی شایستە دەدۆزنەوە بۆ پێغەمبەرایەتی، لەکاتێکدا ئێمەین کە ڕزق و ڕۆزیمان لەنێوانیاندا دابەش کردووە لە ژیانی دونیادا و پلە و پایەی هەندێکمان بەرز کردۆتەوە بەسەر هەندێکیاندا بۆ ئەوەی هەمووان کاروباری یەکتر تەواو بکەن و کەڵک لە توانایی و لێهاتوویی یەکتر وەربگرن جا لەگەڵ ئەو هەموو بەهرە و بەخششانەدا ڕەحمەت و میهرەبانی پەروەردگاری تۆ کە تایبەتی ئیماندارانە لە قیامەتدا لە هەموو ئەو شتانەی کە خەڵکی کۆی دەکەنەوە لە ماڵ و سامان و هۆکارەکانی ڕابواردن چاکتر و بەنرخترە ئەگەر لەبەر ئەوە نەبوایە خەڵکی هەموو دەبوون بە یەک پارچە لە بێباوەڕی و تاوانکاریدا ئەوە هەر کەس باوەڕی بە خودای میهرەبان نەبوایە سەقفی خانووەکەیمان لە زیو بۆ دروست دەکرد هەروەها قادرمە و ئاسانسوارمان بۆ دەکردن تا بەسەریدا سەربکەون و دەربکەون. هەروەها بۆ ماڵەکانیان قاپی و دەروازەی زیو و کورسی و قەنەفەی ڕازاوەشمان پێ دەبەخشین تا پاڵ بدەنەوە و شانی لەسەر دادەن. بە هەموو جۆرە نەخش و نیگارێکی جوان و ڕازاوە دار و دیوار و سەقف و دەرگا و کەلوپەلی ناو ماڵەکانیانمان دەڕازاندەوە جا ئەوە هەر هەمووی خۆشگوزەرانی ژیانی دنیا نەبێت هیچی تر نییە لە کاتێکدا کە ژیانی پڕ لە خۆشی و بەختەوەری نەبڕاوە لای پەروەردگارت بۆ خوداناسان و دوورە پەرێزانە لە گوناه. کەسێک خۆی کوێر بکات لە ئاستی قورئان و یادی خودای مێهرەبان ئەوە ئێمە شەیتانێک دەکەینە مڵۆزمی و هەمیشە دەبێتە یار و یاوەری و لەگەڵیدا دەبێت. بێگومان ئەو شەیتانانە ڕێگەی ڕاستیان لێدەگرن و وایان لێدەکەن کە وابزانن بەدڵنیایی لەسەر ڕێبازێکی چاک و ڕاستن تا ئەو کاتەی خەڵەتاوەکە دێتە لامان لە قیامەتدا خۆی و شەیتانەکەی ئامادە دەکرێن بۆ لێپرسینەوە ئەوە بە شەیتانەکەی دەڵێت خۆزگەن نێوانی من و تۆ بەقەدەر ڕۆژ هەڵات و ڕۆژ ئاوا لە یەک دوور بواە ئای کە هاوڕێیەکی نالەبار و خراپ بوویت ئەمڕۆ ئەو قسە و گلەی و بناشتانە هەرگیز سوودتان پێ ناگەێنن چونکە کاتی خۆی ئێوە ستەمتان لە خۆتان و لە خەڵکیش کردووە ئێستە بێگومان هەردوولاتان لە سزا و ئازاردا بەشدارن. ئایا تۆ ئەی پێغەمبەر ئەو بێباوەڕەی کە وەک کەڕ وایە گوێبیست دەکەیت یا ئەوەی کوێرە هیدایەتی دەدەیت یاخود ئەو کەسەی لە گومڕایی ئاشکرادا ڕۆچووە ڕێنموویی دەکەیت؟ دیارە ئەوە حاڵیان بێت هیدایەتیان ئاسان نییە. جا ئەگەر تۆ لەناوبەرین و بتمرێنین ئەوە ئێمە بێگومان تۆڵەیان هەر لێ دەسێنین یاخود ئەنجامی ئەو هەڕەشەیەی لێمان کردوون نیشانی تۆی دەدەین چونکە بێگومان ئێمە توانامان بەسەریاندا هەیە کەواتە تۆ بێخەم بە و پابەندی ئەوە بە کە نیگات بۆ کراوە چونکە تۆ بەڕاستی لەسەر ڕێگە و ڕێباز و بەرنمەیەکی ڕاست و دروستیت لەلایەن پەروەردگارتەوە ئاراستە دەکرێیت بەڕاستی ئەم قورئانە یادخەرەوەیە بۆ خۆت و بۆ قەومەکەت لە ئایندەشدا پرسیارتان لێدەکرێت دەربارەی تۆ لەو پێغەمبەرانەی کە ناردومانە پێش تۆ بپرسە ئایا جگە لە خودای مێهرەبان خودای ترمان دیاری کردووە کە بەندایەتی بۆ بکرێت مەبەست ئەوەیە کە سەرچاوەی هەموو پێغەمبەران یەکێکە سوێن بە خودا بێگومان ئێمە موسا پێغەمبەرمان نارد بە بەڵگە و نیشانەکانمانەوە بۆ لای فیرعەون و دار و دەستەی پێی ڕاگەیاندن کە، بەڕاستی من ڕەوانەکراوی پەروەردگاری هەموو جیهانیانم. کەچی کە هاتە لایان بە بەڵگە و موعجیزەکانمانەوە، سەریان سوڕما و گاڵتە و پێکەنینیان بە موعجیزەکانی دەهات. هیچ موعجیزەیەکمان نیشان نەداون کە لەوەی تر گەورەتر نەبووبێت، جا کە باوەڕیان نەهێناوە، گرفتاری تاڵی و ناخۆشی و سزامان کردن بۆ ئەوەی بگەڕێنەوە و بەخۆدا بچنەوە. کەچی بە موسایان وت، ئەی جادووگەر، لە پەروەردگارت داوا بکە بۆمان بەو پەیمانەی بە تۆی داوە با بەڵا و ناخۆشیمان لەسەر هەڵبگرێت، بێگومان ئێمە لە هیدایەت دراوان دەبین. جا هەر کە بەڵا و ناخۆشیمان لەسەر لابردن، خێرا بەڵێن و پەیمانەکەیان هەڵدەوەشاند. فیرعەون جاڕی دا بەناو قەوم و گەلەکەیدا و وتی، ئەی قەوم و گەرم، من پاشای میسرم و فەرمانڕەوای ئەم وڵاتەم، ئەم ڕووبارانەش بە بەردەم کۆشکەکانمدا دەڕوات، ئایا ئەم دەسەڵاتەی من نابینن؟ بەڵکو نابینن من چاکترم لەو کەسەی ناوبانگی نییە و کەسایەتییەکی لاوازە و نەناسراوە و زمان پاراو نییە و لەوانە نییە بتوانێت چاک خەڵکی تێبگەیەنێت؟ جا ئەوە بۆچی بازنی ئاڵتون و زێڕی پێشکەش ناکرێت تا نیشانە بێت بۆ پایەداری؟ یا ئەوە بۆ فریشتە لەگەڵیدا نەهاتن بۆ بانگەواز کردن و پشتیوانی لێکردنی؟ فیرعەون هیچ نرخی دانەنا بۆ قەوم و گەلەکەی، بە سووچی سەیری دەکردن، ئەوانیش ملکەچ و فەرمانبەرداری بوون، بەڕاستی ئەوانە قەومێکی فاسق و تاوانبار و گوناهکار بوون. خودا فەرمووی، جا کاتێک ئێمەیان تووڕە کرد و ڕقی ئێمەیان هەستان، ئێمەش تۆڵەمان لێسەندن، هەر هەموویانمان لە دەریادا خنکاند و نوقم کرد، جا کردمانن بە پێشەنگی تیاچووەکان و پەند و عیبرەت بۆ خەڵکی تری دوای ئەوان. کاتێکیش کوڕەکەی مەریەم، عیسا، بە نموونە هێنرابێتەوە، دەستبەجێ قەوم و هۆزەکەی تۆ ملە جەڕیان کردووە و سەریان باداوە و تەسلیمی حەق نەبوون، بە باسکردنی سەغڵەت بوون. وتویانە ئایا پەرستراوەکانی ئێمە شایانی پەرستنن یا ئەو، واتە عیسا عەلەیهسەلام، ئەو نموونەیان بۆ تۆ نەدەهێنایەوە تەنها بۆ مجادلە نەبێت و نەبێت بە شوێن حەق و ڕاستیدا بگەڕێن بەڵکو ئەوانە کەسانێکن هەمیشە حەز بە دژمنایەتی و ئاژاوە و ململانەی بێسەر و بن دەکەن ئەو عیسایە تەنها بەندەیەکی ئێمە بوو کە ناز و نیامەتی پێغەمبەرەتیمان پێبەخشی و کردمانە نمونەیەکی چاک بۆ نەوەی ئیسرائیل تا شوێنی بکەون. ئەگەر بمانویستایە ئێوەمان دەکردە فریشتە و لە زەویدا نیشتەجێمان دەکردن و هەموو فەرمان بەردار دەبوون بەڕاستی لەدایک بوونی عیسا بەبێ باوک بەڵگەیە لەسەر قیامەت کەواتە بەگومان مەبن لێی و باوەڕی پێ بهێن و پێیان بڵێ هەر پەیڕەوی لە زاتی من بکەن هەر ئەوەشە ڕێگەی ڕاست و دروست خەڵچینە هەوڵبدەن با شەیتان ڕێتان پێنەگرێت و لە ڕێ ڕاست لاتان نەدات چونکە بێگومان ئەو دژمنێکی ئاشکراتانە کاتێک عیسا بە معجززەی ئاشکراوە ڕەوانە کرا بۆنەوەی ئیسرائیل وتی بەڕاستی من حیکمت و داناییم بۆ هێناون هەروەها زانیاری ئەوەشم پێەیە کە ئەو شتانەتان بۆ ڕوون بکەمەوە کە کێشتان لەسەری هەیە و ڕاو بۆ چوونتان لەسەری جیاوازە جا ئێوە لە خودا بترسن و گوێ ڕایەڵی من بکەن. بەڕاستی خودای گەورە پەروەردگاری منیش و ئێوەشە، تەنها ئەو بپەرستن، هەر ئەمەشە ڕێگە و ڕێبازی ڕاست و دروست. پاشان دەستە و گرۆهەکان جیاوازی کەوتە نێوانیان لەسەر عیسا خۆی، وەیل و قوڕ بە سەری بۆ ئەوانەی کە ستەمیان کردووە و ستەم دەکەن لە سزا و ئازاری ڕۆژێکی پڕ ئێش. ئایا ئەوانە جگە لە هاتنی قیامەت چاوەڕێی چیتر دەکەن لە کاتێکدا ئەوان هەستی پێ ناکەن؟ دۆستان و برادەران هەر هەموو لەو ڕۆژەدا دوژمنی یەکترن، هەموو ڕقیان لەیەک دەبێتەوە جگە لەو کەسانەی کە لەسەر بنچینەی تەقوا و خوداناسین کۆبوونەتەوە و برایەتییان بەرپا کردووە خودای گەورە پێیان دەفەرموێت ئەی بەندەکانم ئەمڕۆ ئیتر ئێوە هیچ ترس و بیمێکتان نابێت و هیچ غەم و پەژارەیەک ڕووتان تێناکات ئەو بەختەوەرانە ئەو کەسانەن کە کاتی خۆی باوەڕیان هێناوە بە ئایەتەکانی ئێمە و نیشانەکانی دەسەڵاتداریمان لە بوونەوەردا و ئیماندار و موسڵمانیش بوون پێیان دەوترێت فەرموون بچنە بەهەشتەوە خۆتان و هاوسەرانتان خۆتان و ئەوانەی وەک ئێوە خودا ناز بوون و لەوێ ژیانی کامەرانی و شادی و بەختەوەریتان پێدەدرێت. لەسەر سینی و کوپی ئاڵتوون جۆرەها خواردن و خواردنەوەی جوان و ڕازاوە و تام خۆش و بۆن خۆشیان بەسەردا دەگێڕین و لەو بەهەشتەدا هەرچی نەفس حەزی لێ بکات و دڵ بیخوازێت و چاو حەز بە دیتنی بکات ئامادەیە و ئێوە ئەی خودا ناس و پاکان ژیانی هەمیشەیی و نەبڕاوەشی تێدا دەبەنە سەر خدای میهرەبان ئەوەندەی تر دڵخۆشیان دەکات کاتێک پێیان دەفەرموێت ئا ئەو بەهەشتەی کە ئێستا ئێوە بوونەتە خاوەنی وەک میراتی شایستەی خۆتانە بەهۆی ئەو کار و کردەوانەی کە دەتان کرد، میوەهاتی زۆر و هەمەجۆر تیایدا بۆتان ئامادەیە و لێی دەخۆن، هەرگیز تەواو نابێت و کەم ناکات. بەڕاستی تاوانبار و تاوانکاران لەناو ئازار و سزای دۆزەخدا بە هەمیشەیی دەمێننەوە. ئازار و سزا لەسەریان کەم ناکرێتەوە، لە کاتێکدا هەمووشیان تێیدا نائومێد و بێ هیوان جاوە نەبێت ئێمە ستەممان لێکردبن بەڵکو هەر خۆیان ستەمکار بوون دۆزەخیەکان هاوار دەکەن ئەی مالیک کە فریشتەی سەرپەرشتیارە دەبا پەروەردگارت بمان کوژێت دەبا بمرین و کۆتایی بەم سەغڵەتیەمان بێت لە وەڵامیاندا دەڵێت بەڕاستی ئەوە جێتانە و تایدا بۆ هەمیشە دەبێت بمێنەوە ئا بەو شێوەیە قورئان باسی بەختەوەران و باسی بەدبەخت و ناپوختەکان دەخاتە بەرچاو ئەوسا دێتەوە بۆ دنیا و دەیەوێت پێش ئەوەی ئەو ڕۆژە بەرپا ببێت خەڵکی فریای خۆیان بکەون سوێن بە خودا بەڕاستی ئێمە پەیامی حەق و ڕاستیمان بۆ ئێوە ڕەوانە کردووە کەچی زۆربەتان حەزتان لە حەق و ڕاستی نییە و لێی بێزارن. ئەوانە هەر کاتێک بڕیارێک بدەن و پیلانێک بگێڕن دژی موسڵمانان، ئەوە بێگومان ئێمە پیلانەکە بەسەریاندا دەشکێنینەوە و بە زەرەری خۆیان تەواوی دەکەین. ئایا ئەوانە وا دەزانن کە ئێمە لە نهێنی و چپیان بێئاگاین و نابیستین؟ نەخێر وا نییە، ئێمە زۆر ئاگادارین و فریشتە چاودێرەکانیشمان کە هەمیشە لە نزیکیانەوەن ورد و درشتی گوفتار و کرداریان تۆمار دەکەن. ئەی پێغەمبەر بەو خودانە ناسانە بڵێ، ئەگەر خودای مێهرەبان کوڕی ببوایە من یەکەم کەس دەبووم لەو کەسانەی کە ملکەچ دەبووم. پاکی و بێگەردی بۆ پەروەردگاری ئاسمانەکان و زەوی بۆ پەروەردگاری عەرش و تەختی فەرمانڕەوایەتی دەربارەی ئەو گفتارە ناقۆڵا و بێسەر و بنانەی کە نەفامان بۆ پەروەردگار هەڵی دەبەستن جارێ وازیان لێ بهێنە با هەڕۆ بچن لە قسەی هەلەق و مەلەقدا و با هەرگەمە و یاری بکەن هەتا دەگەنە و ڕۆژەی هەڕەشەیان لێکراوە دەربارەی خودا ئەو زاتەیە کە هەر ئەو خودای ئاسمانە و هەر ئەو خودای زەویشە و هەر ئەوە کە دانا و زانایە. ئەو زاتەی کە خاوەنی ئاسمانەکان و زەوی و نێوانیانە زۆر موبارەک و خێربەخش و پاک و بێگەردە و هەر ئەو دەزانێت کەی قیامەت بەرپا دەبێت بۆ لای ئەویش دەبرێنەوە. ئەوەش چاک بزانن، ئەو ڕۆژە، ئەوانەی کە ئەوان دەیانپەرستن لە جیاتی خودا تکا و شەفاعەتیان بەدەست نییە، مەگەر کەسێک کە شایەتی ڕاستی دابێت و بزانێت کێ شایستەی تکا بۆ کردنە. سوێند بە خودا ئەگەر لەو خودا نەناسانە بپرسیت کێ دروستی کردوون، ئەوە بە دڵنیاییەوە دەڵێن اللە. کەوابوو بەرەو چی و بەرەو کوێ لە ڕێبازی یەک خوداناسی لادەدرێن و شوێنی ناحەقی دەکەون؟ سوێند بە گوفتاری پێغەمبەر کە وتی، پەروەردگارە بەڕاستی ئەمانە قەوم و هۆزێکن باوەڕ ناهێنن بیر ناکەنەوە دە تۆش ئەی پێغەمبەر لەبەر ئەوە چاوپۆشیان لێ بکە و لێیان ببورە سەلامیان لێ بکە و نەرم بە لەگەڵیان لە ئایندەدا دەزانن چیان بەسەر دێت و خۆیان دەبینەوە یاخود تێدەگەن و باوەڕ دەهێنن